کتێب باشترین هاوڕێ خوێندنەوەی کتێب و گەڕان بە نێو حکمەتەکانی نووسیندا کتێبی چێشتی مجێور نووسینی هەژار مکریانی خوێندنەوەی ئومێدالی تۆمارکردنی دلێر سەلیم ئازیزان سلااوان لەبێت خۆشحاڵین لە بەشی سێمی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژار مکریانی پێتان دەگەینەوە فەرمونون لەگەڵمان بن هەژار مکریانی لەسەر ئامۆژگاریەکانی بۆ کوڕەکەی بەردەوام دەبێت دەیگوت ڕۆژێک چەند کەسێک هاتنە سەرڕێم گرتیانم و بردیانمە ئاوایی کە گوندێک بوو ئاغای مسلمان و ڕایەتەکانی زۆربیان ئەرمەنی بوون ئاغاوتی تۆ دەگەڵ کەشەی دێ و توێژی دینی بکە ئەگەر سەر نەکەوتی ئەوە ڕووت کرای و ئەگەر سەرکەوتی ئازادت دەکەم جارێکی تریش چەتە ڕوتیان کردم دەهاتن بڕۆن وتم من ماڵی خۆمتان لێدەستێنمەوە من خوارزەی شێخی خڕخڕم لە ترسی مەولانە کە ناویان بێست بوو دەیانمەوە حەمەد بەر لەوەی تووشی ئاوارەیی بێ ژنێکی هێناوە خزمی خۆی و ناوی ئامین بووە ئەو ژنەش لەو ئاوارەیەدا دەگەڵی ژیاوە و لەو ماوەی ئاوارەیەدا کچێکیان بووە پاش حەوت ساڵ ژیانی ئاوارەیی، شێخ ناردوویە مەولانای بردووەتە لای خۆی و گەڕاونەتەوە وڵات. ئەوسا حەمە بۆر کە ئێستا ناوی بووەتە مەلا محەممەدی بۆر، پیلی ماڵ و منداڵی گرتووە و لە شەرەفکەندەوە هاتووەتەوە سابڵاغ. لەم بەینەشدا کە ئەو هێشتا فەقێ بووە، دایکی مردووە. ماڵە لادێییەک بە چەند سیپاڵێکەوە هاتووەتە شار. لە چاوە خانوویەک دەگەڕێ تێیدا ستاربێ، حاجی سەید مستەفای کولیجی، باوکی سەید محێدینە شینە و باپیری سەید عەبدوڵای کولیجی ژوورێکی پشکەڵدانی دەداتێ کە خاوێنی کاتەوە و تیا بژی و کرێنەدات بابم دەیگو ئامین ئەوەندەی دڵ بەو ماڵی خۆی خۆش بوو کە هیچ پادشایەک ئەوەندەی شایی بە کۆشک و سەراسەرای خۆی نەبووە. با ئەوەشمان لەبیر نەچێ کە مەولانا بەو خوارزایەی خۆی وتووە، حەمە بۆر، پاش خوێندنی بووەتە مەلا محەممەدی بۆر، دواییش کە چووەتە حەجێ کراوەتە حاجی مەلا محەممەدی بۆر. مەلا لە شار ملی لە کاسپی و کار ناوە. لە ماوەیەکی زۆر کەمدا توانیوێتی خانوو بکڕێ و ماڵ وەسەریەک نێ. لە شەڕی گەورەی یەکەمدا کە ڕووس قەتڵ و عامی خەڵکی سابڵاغیان کردووە، تاڵانکراو لە مردن خەلستووە، ژنی هەوەڵی مردووە، کیژەکەشی لە تەمەنی چاردە ساڵیدا بە مردنی خۆی داخی بە جەرگی باوکیەوە ناوە ژنێکی تری هێناوە کە کیژی سڵەمان ئاغا ناوێکی کۆنە تاجری لە کارکەوتە بووە لەسەر ئەوە کە دیتوویە ژنەکە بە بێ ڕووپۆش هاتوتە بەردەرک و کۆڵان تەلاقیدا و بێژن و بێعولاد ماوەتەوە لە کاسپیکردندا زۆر زرنگ و لێزان بووە دووبارە پاش تاڵانی ڕووس خۆی گرتووەتەوە و پارە و پوڵێکی باشی وەسەریەک ناوە و هەوڵی ژنهێنانی داوە، کچی حاجی سەید حەمەدەمینی سارەوانانی خواستووە کە تەمەنی شازدە ساڵان و زۆر جوانێکی بەناوبانگ بووە، فەرقی عومری مێرد و ژنی سی و دوو ساڵ بووە، بەڵام پیاوەکە پارەدارە و بە زەبری پارەش بەردیش نەرم دەبێ. لە پاش ساڵێک لە گوێستنەوەی بووک، ئەوا خوا کوڕێک دەدا کە باوک لە وەجاخکوێری و دایک لە بێبەری ڕزگار دەکا. ماڵی دنیا بۆ ئەمڕۆ نەبێ بۆ کەنجێ دەبێ هەر بۆ پڵاوی حوتەمی کوڕ مەنجەڵێکی چوار قوڵفەی زنجیردار دەکڕم هەرچی دەیناسم بانگی دەکەم دەبێ مەلاتەهای دۆستم بانگی بەگوێدا لێدا و ناوی بنێت عەبدوڕەحمان وەک دەڵێن زۆر منداڵێکی گرینۆک و بەگڕۆ بووم کەم وەختان گیر بوومەتەوە بەڵام دایک و باب و نەخوازە دایک ئەوەندەیان شای و شانازی بەو تاقانە هەبووە کە نەبێتەوە گوایە دایک لە پاش هەموو نوێژان دوعای کردووە، خوایە هیچ کوڕی دیکەم نەبێ تا لە ماڵدا نەبێتە شەریکی عەبدولڕەحمان. کاتێک کە هاتوومە دونیا، ئاخر و ئۆخری بەهاری هەزار و سێ سەدی شەمسی بووە و لە پێناسەکەمدا کە حەوت ساڵ دوای لە دایکبوونم وەرگیراوە، ڕۆژی لە دایکبوونم هەژدە ی جەوزا، واتە مانگی پووشپەڕە، لە پایزی ئەو ساڵەدا لەشکری سمایل ئاغای سمکۆ بۆ شەڕی عەجەم سابڵاغی داگیر کردووە و شکاک ڕژاونەتە شار و ملیان لە تاڵانی کوردان ناوە. وادیارە سمایل ئاغا هەر وەک ویستوویە لە چنگ عەجەم ڕزگارمان کا، ویستوویە لەو ماڵەش کە دە بەر پێی عەجەمدا پەیدا کراوە ڕزگارمان کا. جا ئەگەر خەڵکی شار کەم تا کورتێک ماڵی خۆیان شاردبێتەوە و لە تاڵانیان پارستبێ، باوکی من بەو هومێدە کە کاک هەمزەی برای، تەنیا خەمی ئەوەمە کوڕەکەم ڕووتە چی تێوە پێچم ئەو تاڵانی شکاکانەش بۆتە چیرۆکێکی سیر لە ناو خەڵکی سابڵاغدا ژنیان ڕووت کردوون بەڵام ڕوویان وەرگێڕاوە و وتویانە خوێشکا من دەرپێ خۆ بدە من ئەز لە تە نان هێڕیم خودێ قەبووڵ ناکە جگە لەوە کە هەموو کەس و هەموو ماڵیان تاڵان کردووە، پیاوەکانی خەڵکی شاریشیان بە بێگار گرتووە ماڵی تاڵانی بۆ بنکە ڕاگوێزن. مەلا مارفی شاعیر لەو باسەدا دەڵێ، ئاواڵ کراسی کیژ و ژن و خانمی وەتەن، دایانڕین ئەوانی سەبابانی قونترۆڵ، قازی و مەلا و تاجر و ئەسنافی خەڵکی شار، گیران بە سوغرا کەوتنە ژێر باری دار و کۆڵ. شکاک کوردی سابڵاغی یان هەر تاڵان کردووە و نەیان کوشتوون، بەڵام هەر ترک زمانێکیان وەبەر پەل هاتووە کوشتوویانە. یەکێک لەو ترکە ئازەرییانە برادەری بابم بووە، خۆی و ژنەکەی پەنایان بە ماڵی ئەو هێناوە و حەواونەتەوە. ژنی کەربەلایی فەتحوڵڵا زەنگانی ساوای لەبەر بووە و شیری زۆر بووە، یاریدەی دایکمی داوە و شیری داومێ. کە زۆر ساڵان بە جحێڵی تا منی دەدیت دەگریا و منی وەک کوڕی خۆی خۆش دەویست. دایک لە تەمەنی حەڤدە ساڵیدا تووشی نەخۆشی سیل دەبێ و زۆری پێناچێ دەمرێ. تاقانەکەی لە تەمەنی دوو ساڵیدا لە دایک بێبەش و هەتیو دەمێنێ. ژنێک بە ناوی خات شەرافەت لە سارەوانان ماوەیەک شیری داومەتێ. لە پاش ئەوە دوو ساڵ ژنێک بە ناوی خات ڕوقیە سەرپەرشتیم دەکا تا بابم سەر لە نوێ بۆ جاری چوارەم ژن دێنێ و ژنەکەشی لە بنەماڵی قازیەکانی سەردەشت بوو ناوی مریەم دەبێت بەڵام هەر بە ناوی کچی قازی دەناسرا پاش دوو ساڵ هۆگرگرتن بە خات ڕوقیاوە دیسان هەتی و کراومەوە و دراومە دەست دایکی سێهم خواوڕاستان زۆری نەبرد کە خوشکێکم بۆ پەیدا بوو هەم هەواڵی من و هەم خەمڕەوێنی ماڵەوە واتە هەر پێنج ساڵ تاقانەی ماڵ بووم بابم بەو پێو شوێنە کە دەبێ بەچکەی سۆنە مەلەوان بێ هەر لە تەمەنی پێنج ساڵیەوە دەرسی ئەلف و بێتکە و جزمی عەممەی پێ دەخوێندم ئەی خوایە بەدەست ئەم هەتیوە دەبەنگ و نازیرەکەوە چی بکەم تەگبیر تەگبیر بەخوا بینێرمە قوتابخانەی مەلا لە هەمووی چاکترە لە من ناترسێ لەو دەترسێ لە بیرمە ڕۆژێک پیلی گرتم و ڕۆیشتین چوینە شوێنێک تاریک ڕەش بە دووکەڵ چەند حەسیرێک ڕاخراوە و بیست منداڵێکی وەک خۆمیان لەسەر دانیشتووە مەلایەکی مێزەرزلی دەنگ گەورە دوو شۆڵ بەدەستەوە لە بەربابم هەستا و بەخێری هێنا بابم وتی مامۆستا دەستت بێنە. دەستی منی خستە دەستیەوە وتی، ئەم کوڕەم بۆ هێناوی؟ گۆشتی بۆ تۆ ئێسکی بۆ من. شەرت و مەرجی قوتابخانە چییە؟ مامۆستا فەرمووی، مانگی قڕانێک، هەقی ئاو خواردنەوە و دوو شایی. حەسیر بێنێ بۆ لەسەردانیشتن. ئەگەر باشیش نەخوێنێ یان هاروهاجی بکا بۆتی تەمبێ دەکەم. سەودا سەری گرت خێری لێ بینی. لەو ڕۆژەوە دەبوو سیپارە لە بن هەنگڵدا بچم تا نیوەڕۆ لە قوتابخانە بم و دوای نیوەڕۆ بەرهەڵدای کۆڵان و سەرگەرمی گەمە و کایە بم. ڕۆژانەم دوو شای واتە سەدیەکی تمەنێک بوو کە لە پێم دەهات و لەسەرم دەردەچوو بای شاییەک کشمیش و لەبلەبی گیرفانی داخنیم و مەڕی دەکردم. مەلاو ڕەحمانی مامۆستا ژنێکی هەبوو بە ناوی خاتووامان و دەرووجیران ئامانی مەلاو ڕەحمانیان پێدەگوت ڕۆژانە لە بەری بەیانیەوە لە تەندوری ناوەڕاستی قوتابخانەکەماندا نانی دەکرد و دەیفرۆشت هەر لە بەیانیەوە تانیوەڕۆ چڕە دووکەڵێک بوو چاو چاوی نابینی بەڵام زۆرمان کەیف بەوە دەهات کە تیشکی ڕۆژ لە کوولانکەوە دەیدایە ژوورەکە و دووکەڵ لە تیشک دەهاڵا و کۆڵەکەیەکی جوان و لەباری لێ ساز دەبوو مەلا زۆر دەنگ گەورە بوو بەڵام لە بەرامبەر خاتوواماندا دەنگی وەک دەنگی مێش دەگەڵ گوڕەی شێر وابوو هەمیشەش چەققە و هەرا و شەڕە جێنان بوو کە بەڕاستی لە چەققە و گوڕەی ئەو دوانە ئێمە کەیفمان دەکرد مامۆستا لە لای سەروی قوتابخانە یان بڵێم دوکەڵ دانەکەوە دادەنیشت دوو شوڵی درێژی لەسەر کۆش بوو چاوی دەگێڕا کێ لە ئێمە چاوی بەسەر سیپارەدا چڕ نەکردووە بەبێ ئەوە هەستێ شوڵێکی تێ دەسرەودان و جوێنێکی حەواڵە دەکرد دارێکی کەوانی پەتێکی تێخرابوو لە پشت سەریەوە بەگرەی کۆڵەکەیەکەوە هەڵواسرا بوو ناوی فەلاقە بوو هەر مناڵێک هاروهاجی بکردایە پەتی فەلاقەی لە لاقی بادەدا و یەکێک لە ئێمە دەیگرت و قاچی گوناهباری بەرز دەکردەوە مامۆستا بە شوڵی تەڕ وەردەگەڕا بەری پای و هاوار و زێڕەیلی هەڵدەستان. منداڵێک میزی هاتبا دەبوو قامک بەرزکاتەوەو بڵێ دەچمە سەراوێ، حەقی دەرچوونیش بۆ میزکردن دەبوایە بەری دەستی پان ڕاخا و مامۆستا شوڵێکی لە بەری دەستی بدا ئەوسا بچێتە دەر. زۆر زوو عادەتمان بە ئێشی شوڵ گرت و ڕۆژێ دوو سێ جار داوای چوونە سەراومان دەکرد کە هیچ نەبێت تاوێک لە خوێندن خۆ بدزینەوە. هەر کە مامۆستا بە فەرمانی خاتوو ئەمان دەبوو بچێتە بازاڕ و کەلوپەل بکڕێ، سەرمان لە سەر سیپارە لادەبرد و هەر کە خاتوو ئەمان چەمبوڵێکی بەرەو پشتی مامۆستا حەواڵە دەکرد، دەمانزانی وچانی خوێندنە، دەمانکردە چەقە و هەرا، گاڵتەی هەرە خۆشمان مێش گرتن بوو، خوا نەیبڕێ چەندی خواحەزکا مێش هەبوو، نە خافڵ مێشێکمان دەقۆستەوە، یان بەلەکمان هەڵدەماڵی و تفمان دەکرد و داوەبەنێکمان لە سەر دەتریقاینەوە تا مامۆستا دەهاتەوە بە سەتان لەو موشەکە مێشانە لە ژوورەکەدا سوڕیان دەخوارد زۆرجار دار و فەلاقە لەسەر ئەو موشەک فراندنا وەکار دەکەوت ڕۆژێکی زستان بەفر بوو وەخت چێشتەنگاو بوو لەپڕ بۆ هەواڵجار لە ژیانی ئێمە منداڵان گوێمان لە دەنگی تۆپ و ئاگربار بوو کە بە ئاگرباریان دەگوت شێستیر مامۆستا ڕەنگی زەرد هەڵگەڕا هەر تفی قوت دەدا خاتوە مان بەر بووە سنگکوتان و هاوار. ئێمەش وەک ڕا وەک دەستەی سیمفۆنی بە یەک هەوا دەستمان کرد بە گریان. مامۆستا بە دەنگێکی گەڕی گریاناوی فەرمووی بڕۆنەوە ماڵ. هەر کەس بە گریان بە بێ ئەوە بزانێ بۆ دەگری بەرەو ماڵ هاتینەوە. کارەساتم بۆ بابم گێڕایەوە. پێکەنی و وتی، لەشکری مەلا خەلیل کە دژ بە دەوڵەتە و، مەلا نایەوێ کڵاوی پەهلەوی لەسەر موسڵمانان بنێن و کافریان کەن، گەیشتوونەتە بەڵندایی دەوری شار و دەوڵەت بە تۆپ و شێستێر دایگرتوون، بەڵام خوا مەلا خەلیل سەرکەوتوو بکا، ئیشەڵڵا دەرەقەتی نایەن. بابم و زۆر لە برادەرانی کە میوانمان دەبوون، دوعای سەرکەوتنی مەلا خەلیلیان دەکرد و دەیانگوت خوا ڕوحم بە موسڵمانان بکا و لەو کافرانە ڕزگارمان بێ، بەڵام بەو حاڵەش چونکە جارێک لە شەڕی شکاکاندا دەستی بە زاخاودا چووبوو، ماڵ و نەغدینەی خۆی شاردەوە، نەوەک مەنگوڕی لەشکری مەلا خەلیل تاڵانی کەن. من ئەو کاتە تەمەنم حەوت ساڵان بوو. لە قسەی بابم و میوانانەوە مەلا خەلیلی کوردم خۆش دەویست و ڕقم لە دەوڵەت هەڵدەستا. لە ژووری ماڵدا دەگەڵ خۆم گوێزیەنم دەکرد، پێکم دادەدەن. هەر گوێزێک بشکایە دەمگوت ئەوە عەجەمە شکاو، دوعام دەکرد یاخوا هەر بشکێن و مەلا خەلیلی کورد سەرکەوێ. مەلا خەلیل و مەنگوڕی لەشکری خۆیان زۆر بۆ نەگیرا و شکان. سپای دەوڵەت بە یاریدەی هۆزەکانی گەورک و مامەش وڵاتەکەی داگیرکردنەوە و هەرچی وەبەر پەلی هات بە تاڵانی برد و چەند ئاغایەکی مەنگوڕیشی بەدیل گرت و لە زیندان توندی کردن. کتێبخانەی مەلا خەلیل لە بازاڕی سابڵاغ هەڕاج کرا، بابم زۆر لەو کتێبانەی کڕیەوە و بۆ خزمەتی مەلا خەلیلی ناردەوە. لەو قوتابخانەدا جزمی عەممە و تەبارەک، سمایل نامە و ناگەهان، یاخیدەی شێخ سەمیع، ئەحمەدی شێخ مارفی نۆدێیم خوێند. قازی محەممەد کە ئەوسا میرزا محەممەدی قازی ناو بوو، بووبووە مودیر مەعارفی سابڵاغ. بەبێ مەعاش واتە ئیفتیخاری، جا ئەو کە نوێنەری دەوڵەت بوو دەبوایە هەموو فێرگەکان بەسەرکاتەوە بڕیاری دابوو بێتە قوتابخانەکەی ئێمەش و بڕوانێ چۆنمان خوێندەوە. مامۆستا بە منی وت، کوڕم ئەگەر جاروبارە لێتم داوە بەڵام تۆم خۆش دەوێ، حەز دەکەم تۆ بە مودیری مەعارف بناسێنم، زیرەک بە، بە باشی جواب بدەوە. ئەی بەخێری ناسڵامەتی کەس نا من تۆ بڵێی مدیر بچ بێ چیم لێ بپرسێ ڕۆژێک لە پڕ مدیر بەگ خۆی کرد بە ژووری پڕ لە دووکەڵ و مێژدا مامۆسا منی نیشاندا وتی قوربان ئەم کوڕە تاقیکەوە مدیر فەرمووی دەی شتێک بخوێنەوە ملم لە ئەحمەدێ بوەرنە ڕەئس سەرە عەین چاوە بەدەن قاڵب ئیسم ناوە جەبین و جەبهەت توێلە مەکر و کەید و حیلە فێلە وتی ئافەریم بەڵام بۆ گوتت فێلە و توێلە دەبوو بەلامی قەڵەوی بڵێی من ئافەریمم وەرگرت و مامۆستاش لەوە کە مدیری دڵخۆش کردووە هەر بزەی سمێڵی دەهات مدیریش لەبیری چوو لێم بپرسێ توێڵ و فێڵ یانی چی تاوەک هەرامە دە قوڕ چەقی بام، چونکە وەک تووتی فێر کرابووم و نەمدەزانی چیم خوێندووە، هەردەمزانی هیچ نازانم، خواوڕاستان قوتابخانەکەمان دانەخرا، ئەویش لە سایەی زیرەکی من. لە تەمەنی هەشت ساڵیدا بووم، برایەکیشم بۆ زیاد بوو، ژمارەی منداڵی ماڵ گەیشتە سێ، عەبدولڕەحمان و زەینەب و عەبدوڵڵا، دەورانی منداڵیم جگە لەو خوێندنە خاوێنە دەگەڵ جگێن و گوێزێن و هەڵماتێن و قۆچەقانی، چوێلکە کوژن و کەللای جوان و هەلوکێن و جەغزێن، هەر لە پاش نوێژی نیوەڕۆوە تا تاریکانی ئێوارە بە پێخاوسی بە سەر ڕووتی هەڵدەبەزیم و دادەبەزیم و ژیانی پاڵ شایەتی ڕاستەقینەم بوو، بەڵام نەمدەزانی چەند بەختەوەرم، شەوانەش دوای نان خواردن دەچوومە کۆڵان، دەگەڵ منداڵان تا خەو بەلایدا دەبردینەوە گەمەمان دەکرد، گەمەی شەو ئەوانی لەبیرم ماوە، خۆشەویستان لێرەدا هاتینە کۆتایی بەشی سێمی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژار مکریانی تا بەشێکی تر بەختەوەربن